تۆ هێشتا تێناگەی ئەستەمبول 25 ی کانونی دووەمی 1967 زینب کاتێ نامەکەتم خوێندەوە لەلایەک پێکەنیم و لەلایەکی ترەوە زۆر سەخڵەت بووم زۆر خەمی هاوەڵەکەتم بوو. سەرەنجامی حیکمەت و بەسەراتی ژیانی باوک و دایکتم بۆ بنووسە، بزانم لە دواییدا کاریان گەیشتە کوێ. من تا ئێستا بە بیرمدا نەهاتووە، کە کەجی یان کۆڕ بوون، ئا ئەوە کار بکاتە سەر چارەنووس و ژیانی خێزانێک. ئەم باسەم لە باوکم پرسی. لە دوا قسە و باسێکی دوور و درێژ وتی، ئادەمیزاد کە دێتە دنیاوە، یا نێرە یا مێیە، جا چ جیاوازییەک هەیە، ئەگەر مێ بێ یا نێر؟ منیش پرسیم باوکە، تۆ پێت خۆشە ژن بوویتایە؟ ئەو یەکسەر تووڕە بوو، وەڵامی دایەوە، لەبەر چی؟ وەکوو بڵێی ژنایەتی تاوانێک بێ. باوکم تا بڵێی سەغڵەت بوو. لە دواییدا هەمانم پرسیارم لە دایکم کرد، دایە پێت خۆشە پیاو بوویتایە؟ دایکە مەناسەی کێڵکێشاو وەڵامی دایەوە وتی بەداخەوە خۆزگە پیاو بوومایە دوێنێ مامۆستا بردی نێسەیری مۆزەخانە کاتێک کە گەڕینەوە هەمان پرسیارم لە مامۆستا کرد مامۆستا پێکەنی و پرسی ئەمە چۆن بەبیردا هات بە کورتی بەسەراتی نامەکەی تۆم بۆ گێڕایەوە لەسەرخۆ دەستێکی بەشانمدادا وتی ئەم مەسەلانە لەگەڵ تەمەنی تۆدا گونجاو نین مامۆستا وا تێدەگا ئێمە مناڵین و هیچ تێناگەین ڕۆژێکیش برادەرەکەم باسێکی لە باوکم پرسی ئەویش هەر ئەو قسەی کردەوە تۆ هێشتا مناڵی تێناگەی کە گەورە بوویت تێدەگەی هەر باوکم ئەمەی وت براکەم وەڵامی دایەوە باشە کە من تێناگەم تۆ تێم بگەیەنە لەگەڵ ئەوەشدا کە ماوەیەک بەسەر ئەم پێشهاتەدا تێپەڕیوە ئێستا هەر کاتێ باوکم وەڵامی براکەمی وەبیر دێتەوە پێدەکەنێ باشە بۆچی پێمان ناڵێن بۆ نایەنەوێ مەبەستەکانمان بۆ ڕوون کەنەوە تەنیا هەر دەڵێن ئێوە هێشتا تێناگەن زەینەب با من داستانێکی خۆش و بەتامەت بۆ بگێڕمەوە چەند ڕۆژێک لەمەو پێش دایکم براکەم یەڵگرتبوو چووە ماڵی دراوسەیەک ژنانی دراوسێ لەوێ کۆ دەبنەوە، خەریکی قسە و باس دەبن. ژنێکی سکپڕیان لە نێودا دەبێ. ژنەکان دەست دەکەن بە قسە و باس دەربارەی کار و ئەرکی تایبەتی ژنان. براکەم لە سووچێکی ژوورەکەدا بە تەنیا یاری دەکا. هیچ ئاگای لە قسەکانی ئەوان نابێ. سەرقاڵی یاری خۆی دەبێ. بەڵام کاتێ کە ژنێکیان دەڵێ، ئەم جۆرە قسانە لای مناڵ مەکەن. براکەم زیت دەبێتەوە و دەست لە یاری هەڵدەگرێ و گوێ بۆ قسەکان هەڵدەخا. ژنێکی تریان دەڵێ بابە ئەو هێشتا منداڵە هیچ لەم قسانە تێناگا بەم قسانە هەستی خۆتێڵ قورتاندنی براکەم دەجوڵێ و هەوڵ دەدا لە قسەکانیان تێبگا خۆی گێل دەکا وا پیشان دەدا سەرقاڵی یاریە بەڵام تەواوی هەست و هۆشی لای قسەی ژنەکان دەبێ هەر شتێک کە دەیڵێن تێدەگات و لە هەلێک دەگەڕێت تا بیسەلمێنێ کە ئەو شتانەی بیستویەتی تێشیان گەیشتووە بە تایبەتی دەیویست گەورەتران تێبگەیەنێ کە مناڵیش باش لەو شتانە تێدەگەن. پێرێشە و دراوسێکانمان هاتبوونە ماڵی ئێمە و ژنە سکپڕەکەشیان لەگەڵدا بوو. براکەم یەکسەر چووە پێشێ و وتی، پوورێ زگت پڕە، وا نییە؟ لە پێشدا ژنەکان هەموویان بێدەنگ بوون. دوایی لە پڕ دەستیان کرد بە پێکەنین. ژنە سکپڕەکە وەڵامی دایەوە، بەڵێ ڕۆڵە گیان. براکەم بێ ئەوەی بسڵەمێتەوە پرسی، حەزت لێیە مناڵە ببێ؟ دایکم و باوکم تەماشای یەکتریان کرد، لەبەر ئەوەی براکەم دەیویست بیسەلمێنێ کە گەورە بووە و ئیدی منداڵ نییە و تێدەگا، وتی من دەزانم ژن چۆن سکی پڕ دەبێ. ژنەکان لە شەرما لێوی خۆیان دەگەست، پیاوەکانیش بۆ ئەوەی قسە بگۆڕن شتی جۆراوجۆریان دەهێنایە ناوەوە. بەڵام براکەم دەستبەردار نەدەبوو، هەر دەیویست بیسەلمێنێ کە من تێدەگەم. دایکم وتی لەسەری مەڕۆ کوڕم، بێدەنگ بە. بەڵام براکەم هێشتا هەر وازی نەدەهێنا. هێندەی نەمابوو میوانەکان بپسێن لە پێکەنیندا. هەرچێکیان دەکرد خۆیان بۆ ڕانەدەگیرا. دایکم براکەمی گرت و بردیە دەرەوە. براکەم کە پیشی خواردبۆوە، بەدەم کوڵی گریانەوە قیژاندی، من هیچم نەکردووە. دەمەوێ بڵێم هەموو شتێک تێدەگەم کاتێ دایکم بردیە ژوورەکەی تەنیشت و لەوێی ئاخنی ئەم هەر هاتەوە ناو میوانەکان مێردی ژنەکە وتی مناڵی ئەم زەمانە دەڵی شەیتانن سەر لە هەموو شتێ دەردەکەن ڕاستت دەوێ منم کاری براکەم زۆر پێ خۆش بوو بە تەواوەتی لەگەڵ ئەودا بووم کە گەورەکانیش دەڵێن مناڵان هیچ تێناگەن زۆرم پێناخۆشە و پێشی سەخڵەت دەبم گۆڤارێک کە وێنەی ژنێکی کاتی سەماکردنی لەسەر چاپ کرابوو هێنام پیشانی باوکم دا وتم بابە پیاوان بۆ سەماناکەن باوکم تەماشایەکی سەرتاپای کردم و وەڵامی دامەوە وتی ئەم جارە نۆرەی ئەمەیە یەکێک لە ئاوەڵەکانی باوکم بۆ ڕازی کردنی من لە بەردڵی من وتی سەما ئیشی پیاو نییە ئیشی ژنانە بێ ئەوەی بەسەر خۆمی بێنم یەکسەر وەڵامم دایەوە وتم لەم سەردەمەدا جیاوازی لە نێوان ژنان و پیاواندا نییە یەکێکی تر لە هاوڕێکانی باوکم وتی، با جیاوازیەکی کەم هەیە، ئەوە نییە بۆ ژنان ئەنجومەنی پاراستنی مافی ئافرەتان دادەمەزرێ و بۆ پیاوان ئەم جۆرە ئەنجومەنانە نین. باوکیشم بە دوا قسەی هاوڕێکەیدا وتی، بەڵێ، پیاو پیاوە و ژن ژنە، هەرچۆنێ بێ جیاوازیەک هەر هەیە. دایکم کە ئەم قسەی زۆر پێ ناخۆش بوو، بە توڕەییەوە وەڵامی دایەوە. جیاوازیەکی زۆر گەورە هەیە، پیاو دەتوانێ تا بەیانی لە کۆڵانان بگەڕێ، بەڵام ئەگەر ژنێک لە سەعات حەوت و هەشت درەنگتر بێتە ماڵێ مێردەکەی پەڵپ و بیانووی وای پێدەگرێ کە نەخوا قبوڵێتی و نە پێغەمەر باوک و دایکم لێیان بوو بە دەمەقاڵێ هاوڕێکانی باوکم لایەنی باوکم و ژنەکانیشیان لایەنی دایکمیان گرت هێندەی نەمابوو میوانەکان بێنە گۆڕەپانی جەنگ بە کورتی ئەو پرسیاری کردبوو دێخەگیری هەمووانە لەناو هەموو خێزانێکدا جیاوازی دەخەنە نێوان کوڕ و کچانەوە من واز دەکەم کە ژن لای خۆیەوە پیاویش لای خۆیەوە پێکەوە دەتوانن زۆر شت وەدەست بێنن لە مێژووشدا زۆر ژن هەن کە هەرگیز نایانەوێ پیاو هەر هەبن لە ژیاندا گرنگ ئەوەیە کە ئادەمیزاد بە خۆی قایل بێ ئەو کەسە بەختەوەری ڕاستەقینەیە کە بەوەی هەیەتی یان بەوەی لە ئارادایە بە تەواوەتی قایل بێ ئێسکی پاژنە، ئەستەمبوڵ، سی کانوونی دووەمی هەزار و نۆ سەد و شەست و حەوت. زەینەب گیان، چونکە وا ڕاهاتووم هەموو هەفتەیەک نامەیەکی تۆ وەرگرم، ئەمجارەیان کە نامەکەت دواکەوت، زۆر سەغڵەتم، هەر چاوە چاوما، هەموو ڕۆژێ دوانیۆڕۆیان کە لە قوتابخانە هاتوومەوە لە دایکم پرسیوە هیچ نامەیەکم بۆ نەهاتووە دایکە کە زانیومەنا تۆ زۆر پەس بووم لەبەر ئەوە پێشەوەی وەڵامی نامم بدەیتەوە ئەم نامەیەت بۆ دەنووسم بەیانی ئەو ڕۆژەی کە نامی پێشووتانم خستە پۆستەوە وانەی زانیاریمان هەبوو لە نیوەی دەرسەکەدا بەڕێوەبەری قوتابخانە لەگەڵ یەکێکی دیکە دەهاتنە پۆلەوە دوای ئەوەی کە بەڕێوەبەر ماوەیەک لەگەڵ مامۆستاکەماندا دوا، ئۆغزی هەستاندە سەر تەختە. تۆ ئۆغز ناناسی. ئەو تازە ئەمساڵاتۆتە قوتابخانەکەی ئێمە. لە پێشدا لە یەکێک لە قوتابخانەکانی ئەنەدۆڵ دەیخوێند، لە دواییدا هاتە ئەستەمبوڵ. یەکەم ڕۆژ کە هاتە قوتابخانەکەمان، هەموو مناڵەکان هەر چاویان پێ کەوت، یەکسەر دەستیان بە پێکەنین کرد. دەزانی بۆ؟ لەبەر ئەوەی سەر و سەکوتی ڕاست دەدووت پشیلەیە، زمانیشی زۆر دەیگرت. لە پێشدا مناڵەکان زۆر ئازاریان ئەدا، بەڵام ئەو هیچ توڕە نەدەبوو وەک لەگەڵ ئەم شتانەدا ڕاهاتبێ. بەوانەی گاڵتەشتیان پێ دەکرد، زەردەیەکی دەکرد و دەڕۆی. مناڵەکانیش کە دیتیان ناتوانن توڕەی بکەن، وازیان لێ هێنا. ئۆغز زۆر باوەڕی بە خۆی بوو زۆریش لە خۆی دڵنیا بوو هەر بۆیە هیچ کەسێکی لە کیسەدا نەدەهێشتەوە ڕۆژێک کاتی پشوودان لە گۆڕەپان یاریمان دەکرد وتی مناڵینە کێ پێشبڕکێی دارەوانیم لەگەڵدا دەکا ئەو بە سزمانە هێندە پڕ و هەڵچوو بوو قسەکانی بەچاکی بۆ نەدەکرا کاتێ بە هەزار ناڵی عەلی لە مەبەستەکەی تێگەیشتین مناڵەکان منیان پاڵ پێوەنایە پێشێ بەڵام من ئامادە نەبووم پێشبڕکێی لەگەڵدا بکەم لە دواییدا تێگەیشتم کە کارێکی باشم کردووە کە من نەچوومە پێشەوە جەنگیز خۆی هێنایە پێشەوە و دەستی کرد بە گاڵتە و پێکەنین وتی تۆ ناتانی دوو شان بەباشی قسە بکەی دەتەوێ بۆڕبڕێن لەگەڵ ئێمەدا بکەی مناڵەکان بەم قسەیە بە دەنگی بەرز پێکەنین لەبەردەم شوێنی ئاو خواردنەوەکەدا داربەڕوویەکی گەورە هەبوو چەند مەترێک لەولا درەختەکەوە بە بزمارێک خەتێکیان کێشا ئۆغز و جەنگیز لەسەر خەتەکە وەستان من کرابووم بە ناوبژیوان بە دەنگی بەرز هاوارم کرد ئامادەن یاک دوو سێ لەگەڵ وتنی وشەی سێ هەردووکیان وەکو تیسکەی تفەنگ لە جێی خۆیان دەرپەڕین و ڕۆ و درەختەکە خۆیان کوتا جەنگی سێشتا نەگەیشت بۆ درەختەکە ئۆغز گەیشتە ترۆپکی سەرێ لەسەرەوە بە زمانە لاڵەکەی دەستی بەگاڵتە پێکردنی جەنگیز کرد کەس بە باشی تێ نەدەگەیشت بە زەحمەت زانیمان کە بە جەنگیزی دەوت ئاگادار بە نەکەوی لە دواییدا جەنگیز بە زەحمەت سەرکەوتە سەر درەختەکە بەڵام نەیتوانی بچێتە سەری سەرەوە چاوی ڕێشکە و پێشکەی دەکرد ئۆغز وەکو پشیلە لەسەر درەختەکە تەخوارێ لای جەنگیز و دوایش وەکو ماسی بەرەو خوار خزی و بە فیز و ئیفادەیەکی زۆرەوە بە هەمووانی وت ئەوە مەردی مەردانە بێتە پێشێ ئیدی لەو ڕۆژەوە ئۆغز لەبەر چاوی ئێمە بووە بە پیاوێکی گەورە. کاتی گەڕانەوەی ماڵەوە، کە بە ژێر دار سنەوبەر و سەروەکاندا تێ دەپەڕی، پێیان هەڵدەگەڕا و دەهاتە خوارێ. ئۆغز و مینا لەسەر یەک مێز دادەنیشن. بەم ئاوەڵە زیرەکە زۆر خۆشحاڵە. ئۆغز دوو ڕۆژان دیار نەبوو. دیار بوو نەخۆش کەوتبوو. کە هاتەوە قوتابخانە مینا وتی، مناڵینە دەزانن ئۆغز بۆچی زمانی نەنگە؟ بە پەرۆشەوە پرسیم بۆ؟ ئەو وتی چونکە بە مناڵی باوکی زۆری لێ دەدا بۆ ئەوەی لە دەستی دەرباز بێ ڕای دەکرد و دەشوە سەر دارێک هەر بۆیەشە دارەوانیش چاک فێر بووە چونکە زۆریش لە باوکی ترساوە بۆیە زمانی وا لاڵ بووە ماڵ بۆ خۆی نەبوو میوانیش ڕووی تێ کرد ئۆغز خۆی لە خۆیەوە زمانی نەبوو، بۆ بەدبەختیش جەنابی بەڕێوەبەریش ئەو ڕۆژە بانگی کردە سەر تەختە. سێ تابلۆ بە دیوارەکەوە هەڵواسرابوون. یەکێکیان پەیکەرێ بوو، کە گەدە و دڵ و کۆئەندامی هەرسی پیشان ئەدا. دووەمیشیان کۆمەڵە ڕەگێک بوو. سێیەمیش پەیکەری ئێسقانێکی پیشان دا. ئەوەی لەگەڵ بەڕێوەبەریش بوو دیار بوو کە سەرپەرشتیارە. پەنجەی بۆ تابلۆی پەیکەرە ئێسقانەکان کێشا و ناوی ئەم ئێسقانە چییە؟ ئۆغز بێدەنگ بوو. سەرپەرشتیار دووبارە پرسییەوە، ئەم ئێسقانە چییە؟ مینا بە ئاماژە تێیگەیاند کە ئێسقانی پاژنەیە. ئۆغز چەند جارێک گوتی، پاژنە. هەرچەند لاڵ بوو بۆی نەدەهات. سەرپەرشتیار ئێسقانێکی دیکەی پیشاندا. ئەی ئەمە چییە؟ ئۆغز وای زانی ئەوەی پێشووتری هەڵە کردووە. پاژنە ئەم ئێسقانەیە کە سەرپەرشتیار خەریکە پیشانی دەدا. وەڵامی دایەوە، ئەوە پاژنەیە. سەرپەرشتیار ئەژنۆی پیشاندا، پرسی باشە ئەمەیان چییە؟ ئۆغز کە زۆر تێکچوو بوو، بە لالەڵاڵ وتی، ئەوەش پاژنەیە. سەرپەرشتیار ئێسقانێکی لە ئێسقانەکانی گەردەمەل پیشاندا، پرسی ئەی ئەمە چییە؟ ئۆغز دیسان وەڵامی دایەوە، پاژنەیە. وەک تەواوی ئێسقانەکانی لەش ناویان پاژنە بێ. هەر لە سەرەتاشەوە بۆ وەڵامدانەوە هێندەی تین لە خۆی کردبوو، زمانی وا لەنگ ببوو، ئارەقە بە سەروڕوویدا دەهاتە خوارێ. سەرپەرشتیار لە تووڕەییدا وەکوو ئۆغز بە زمانە لەنگەکەی دەستی کرد بە قسان. باشە ئەمە چییە؟ ئۆغز دیسانەوە وەڵامی دایەوە پاژنەیە. سەرپەرشتیار نەیدەزانی چ وەڵامێکی ئۆغز بداتەوە. قیژاندی، تۆ تەنها هەر دوو وشە فێر بووی. بڕۆ لاچۆ لەبەر چاوم تەممەڵی تەوەزەل. ئۆغزی بێچارە هێندە نارەحەت بوو کە ئیدی لە بایەنیەوە نەهاتە قوتابخانە. ڕەفتاری بێجێی سەرپەرشتیار بووە هۆی ئەوەی کە ئۆغزی بە سزمان لە دەرس و پۆل ڕابکا. لە کاتێکدا ئەگەر سەرپەرشتیار لە ماڵی ئۆغز بگەیشتایە، دواڕۆژی ژیانی ئۆغزی وا تاریک نەدەکرد. کێ دەڵێ نەدەبووە بلیمەتێکی گەورە، بەڵێ زینەب ئەمە بوو کە پێم حەیف بوو بۆت نەنووسم.